کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی، هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بووە و، ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان سڵاوان لەبێت خۆشەویستان خۆشحاڵین لە کتێبخانەی هێلین لە گەڵ ئێوەی ئەزیز و خۆشەویستین بۆ خوێندنەوەی بەشی شەشەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە. پرسیاری سوقرات لە حەقیقەتی خۆشەویستی. ئاگاتوونی بەڕێز، تۆ وتت دەتەوێت سەرەتا باس لە حەقیقەتی خۆشەویستی بکەیت، پاشان لە شوێن پێکەی. ئەم جۆرە دەست پێکردنی بابەتەم زۆر بەدڵە لەبەرئەوەی زۆر بە جوانی و ڕێزەوە قسەت کرد ئایا دەکرێت لێت بپرسم کە مەبەستت لە ڕاستی و حەقیقەت خۆشەویستی بۆ شتێکە یا خۆشەویستی بۆ هیچ شتێک با مەبەستەکەم ڕوون بکەمەوە نامەوێت بڵێیت خۆشەویستی بۆ نموونە خۆشەویستی بە باوکە یان دایک بەڵکو پرسیارەکەی من وەک ئەوە وایە کە پرسیار بکەیت ئایا باوک شتێکە؟ کە هەڵبەت وەڵام دەدەیتەوە باوک دایمە باوکی کوڕێک یان کچێکە و ئەم وەڵامەش تەواوە. ئاگاتوون وتی، بەڵێ بە تەواوی وایە. سوقرات وتی، وە سەبارەت بە دایکیش هەر هەمان شت دەڵێین. ئاگاتوون وتی، بەڵێ. سوقرات وتی، با پرسیارێکی ترت لێ بپرسم هەتا مەبەستم بە تەواوی ڕوون بێتەوە، ئایا برا لە ڕاستیدا برای کەسێکە یان نا؟ ئاگاتوون وتی، بەڵێ وایە. سوقرات وتی، واتا برای برا یان خوشکێکە؟ ئاگاتوون وتی، بەڵێ. سوقرات وتی، با بگەڕێینەوە بۆ سەر باسی خۆشەویستی، ئایا خۆشەویستی بە شتێکە یا نا؟ ئاگاتوون وتی، ئەڵبەت خۆشەویستی بە شتێکە. سوقرات وتی، باشە، ئەم بابەتەت لە بیر بێت و ئێستا بڵێ کە ئایا خۆشەویستی خوازیاری شتێکە کە حەزی لێیەتی یان نا؟ ئاگاتوم وتی هەڵبەت خوازیارە. سوقرات وتی ئایا خۆشەویستی ئەو شتەی کە خوازیاریەتی هەیەتی یا نیەتی؟ ئاگاتوم وتی پێدەچێت کە لەوانەیە نەیبێت. سوقرات وتی ئایا باشتر نییە کە لە جیاتی لەوانەیە بڵێیت بە دڵنیاییەوە؟ من لەو بڕوایەدام کە مرۆڤ خوازیاری شتێکە کە نیەتی. ئەگەر هەیبێت داواکردنی مانای نییە. ئەمە دایمە و لە هەموو شوێنێک ڕاستە. ڕای تۆ چییە؟ ئاگاتۆن وتی ڕای منیش وایە. سوقرات وتی زۆر چاکە. کەواتە پێم بڵێ با بزانم. ئایا کەسێک کە بەهێز و پایە بەرزە بە شوێن بەهێزی و پایە بەرزیدایە یا نا؟ ئاگاتۆن وتی ئەگەر بڵێم بەڵێ دژی ئەو بۆچوونەیە. کە بڕوامان پێ هێناوە سوقرات وتی ڕاستە، لەبەرئەوەی کەسێک کە ئەو شتانەی هەیە ناتوانێت ئەو شتانەی نەبێت. ئاگاتون وتی بەڵێ وایە. سوقرات وتی ئایا دەتوانی پیاوێک بهێنیتە بەرچاو کە بەهێزە و لە خەمی پەیداکردنی هێزە یان تەندروستە بەڵام دایمە بەدوای لەش ساخیدا دەگەڕێت یا کەسێکی تر کە وەرزشکارێکی باشە بەڵام دایمە لە خەمی ئەوەدایە کە ببێت بە وەرزشکار، ئەم نموونانەم بۆ ئەوە هێنایەوە مەبەستەکەم ڕوون بێتەوە. ئەگەر باش بیر بکەیتەوە دەبینیت کە شتێکی وەها مەحاڵە، ئەو کەسەی کە ئەم خۆشییانەی هەیە بیەوێت یا نەیەوێت ئەو خۆشییانەی هەیە و سوودمەندە لێیان. کەواتە کاتێک کەسێک دەڵێت من تەندروستم و ئاوات دەخوازم چاک ببمەوە، پارەم هەیە و حەز دەکەم پارەم هەبوایە، خۆزگە ئەو شتانەی کە هەمە هەمبوایە، پێویستە بڵێین ئەی هاوڕێ، تۆ کە پارە و تەندروستی و هێزت هەیە، بەڵام ئەوەی کە دەتەوێت بەردەوامی و مانەوەی ئەو شتانەیە. دەنا ئەم ساتە بتەوێت یا نەتەوێت ئەو شتانەت هەیە. کاتێک دەڵێیت ئاواتەخوازم ئەو شتەم هەبێت کە ئێستا هەمە، لە ڕاستیدا مەبەستت ئەوەیە کە ئاواتەخوازی لە ئایندەشدا ئەو شتەی کە ئێستا هەتە هەتبێت. ئەو دەبێت ئەم ڕاستیە پەسەند بکات ڕای تۆ چیە؟ ئاگاتوم وتی لەگەڵتدام، وایە. سوقرات وتی، کەواتە ئاواتی ئەوەیە کە ئەوەی ئێستا هەیەتی لە ئایندەشدا هەیبێت، ئاواتەخوازی شتێکە کە ئێستا نییەتی. ئاگاتوم وتی، بەڵێ، زۆر ڕاستە. سوقرات وتی، کەواتە هەر کەسێک ئاواتێکی وەهای هەبوو، ئاواتی شتێکی هەیە کە لە ئایندەیدایە نەک لە ئێستادا. وە ئەو ئێستا ئەو شتەی نییە یان ئەو شتە نییە. ئەو شتانەی کە حەز و داخوازی و ئاواتی ئێمەی لەسەرە هەموویان لەو جۆرەن. ئاگاتوون وتی بەڵێ قسەی تۆیە. سوقرات وتی دە با بگەڕێینەوە بۆ باسەکەی خۆمان، خۆشەویستی دایمە هەستکردن لە شتێکە و پەیوەستە بە شتێکەوە، وە پەیوەستە بە شتێکەوە کە ئەڤیندار نییەتی و ئاواتی بۆ دەخوازێ؟ ئاگاتوم وتی، بەڵێ ڕاستە. سوقرات وتی، ئایا لەبیرتە کە وتت؟ و ئەگەر لەبیرت نییە قسەکەت دووبارە دەکەمەوە کە وتت، خۆشەویستی بە جوانی، ڕێکوپێکی خستە ناو دامودەزگای پاشایەتی خواکانەوە، لەبەرئەوەی خۆشەویستی پەیوەست نییە بە ناشرینییەوە. ئاگاتوم وتی، بەڵێ وتم. سوقرات وتی، ئەوەی وتت ڕاستە کە خۆشەویستی پەیوەندی بە جوانییەوە هەیە و پەیوەندی بە ناشرینییەوە نییە؟ ئاگاتوم وتی، بەڵێ وایە. سوقرات وتی، ئێستا لەوەدا هاودەنگین کە کەسی ئەڤیندار بە شوێن شتێکدا دەگەڕێت کە نییەتی. ئاگاتوم وتی، ڕاستە. سوقرات وتی، کەواتە ئایا تۆ دەزانی و دەتوانیت شتێک کە جوانی نییە بە جوان دایبنێیت؟ ئاگاتوم وتی، هەڵبەت نا. سوقرات وتی، کەواتە ئایا هێشتا دەڵێیت کە خۆشەویستی جوانە؟ ئاگاتون وتی، وابزانم، ئەوەی کە وتم بە باشی تێنەگەیشتبووم. سوقرات وتی، تۆ وتەیەکی زۆر جوانت پێشکەش کرد، بەڵام دەمەوێت پرسیارێکی ترت لێ بپرسم، ئایا باشی و جوانی یەک شتە یان نا؟ ئاگاتون وتی، بەڵێ. سوقرات وتی، کەواتە ئەڤین و خۆشەویستی کە جوانی نییە، باشیشی نییە. ئاگاتون وتی، سوقرات دژایەتی تۆم پێ ناکرێت، چی دەڵێیت؟ با وا بێت. سوقرات وتی ئاگاتونی ئازیز، بڵێ دژایەتیی ڕاستیم پێ ناکرێت، دەنا دژایەتیکردنی سوقرات و ڕەتکردنەوەی زۆر ئاسانە. سوقرات بەردەوام بوو وتی، بە ڕوخسەتی ئێوە دەمەوێت چیڕۆکێکتان بۆ بجۆرمەوە کە لە دیموتیمای خەڵکی ماتنەم بیست. ئەو ئافرەتێکی زانا بوو و لە ڕاستی ئەڤین و زۆر شتی تریش ئاگادار بوو. لەو ڕۆژگارەدا خەڵکی ئەسینا بۆ ڕێگەگرتن لە هاتنی تاعون قوربانیان دەدا و ئەو هاتنی بەڵاکەی دە ساڵ دواخست. لە خۆشەویستیدا مامۆستای من بوو و ئەوەی ئەو بۆی باسکردم بۆتان دەگێڕمەوە. بنەمای قسەکەم دەخەمە سەر بابەتێک کە سەبارەت بەوە من و ئاگاتون گەیشتینە ڕێکەوتن و هەوڵدەدەم بە باشترین شێوە کە لە توانامدایە بابەتەکەم باس بکەم. ئاگاتون وەک خۆت وتت دەبێت سەرەتا لە ڕاستی ئەڤینەوە دەست پێ بکەم، لە پاشان شوێندەستەکانی، باشتر وایە ئەو شتانەی کە ئەم ژنە زانایە وتی، ئەو پرسیار و وەڵامانەی کە لە نێوانماندا ئاڵوگۆڕ کرا باس بکەم. سەرەتا منیش وەک ئاگاتوون باسی ئەڤینم کرد، ئەویش بۆی سەلماندم کە لەو شتەی کە خۆم وتبووم ئەو ئامانجە وەربگرم، کە خۆشەویستی نە جوانە و نە باشە. لە ئەوم پرسی ئەی دیموتیما، ئایا پێت وایە کە ئەڤین خراپە و ناشرینە؟ وتی بێدەنگ بە، مەگەر پێویستە ئەو شتەی کە جوان نییە ناشرین بێت؟ مەگەر نابینی کە لە نێوان زانایی و نەزانیدا قۆناغێکی تریش هەیە؟ وتم ئەو قۆناغە کامەیە؟ وتی بڕوایەکی دروست کە نەتوانێت عەقڵانییەتێک کە نەتوانێت خۆی نەزان بکات. زانایی نییە بەڵام لەبەر ئەوەی تێگەیشتن و ناسینی ڕاستییە، نەزانیش نییە و قۆناغێکە لە نێوان ئەم دوانە. وتم ڕاستە، وتی کەواتە پێ لە سەر ئەوە دامەگرە کە بیسەلمێنی هەر شتێک کە جوان نییە ناشرین بێت، وتم بەڵام هەموو خەڵک ئەڤین بە خوایەکی گەورە دەزانن. وتی مەبەستت لە خەڵک ئەوانەن کە ژیر و عەقڵانی و زانان یان نا؟ وتم هەموو خەڵک. وتی سوقرات. چۆن دەکرێت هەموو خەڵک ئەڤین بە خوایەکی گەورە بزانن، لە کاتێکدا کە هەندێک لەوان هەر بڕوایان بە خوایەتیی ئەڤین نییە؟ وتم ئەم دەستە خەڵکانە کێن؟ وتی من و تۆ و دوو کەس لەو خەڵکانەین. وتی من و تۆ دوو کەس لەو خەڵکانەین؟ وتم ئەمە چۆن دەبێت؟ وتی زۆر ئاسانە، تۆ خۆت بڕوات وایە کە خواکان بەختەوەر و جوانن، ئایا ئازایەتیی ئەوەت هەیە بڵێیت خوایەک هەیە کە بەم جۆرە نییە؟ وتم نا. وتی مەبەستت لە بەختەوەر کەسێکە کە جوانی و باشی هەیە؟ وتم بەڵێ. وتی تۆ خۆت دانت بەوە دانا کە ئەڤین لەبەرئەوەی پێویستی بە شتێک هەیە واتا خوازیاری باشی و جوانییە و پێویستی پێیەتی؟ وتم بەڵێ. وتی کەسێک کە هیچ بەهرەیەکی لە جوانی و باشی نییە چۆن دەکرێت باش و جوان بێت؟ ئەڵبەت مەحاڵە و دەبینی کە تۆ خۆت خوایەتی ئەڤین ڕەت دەکەیتەوە. وتم کەواتە ئەڤین چییە؟ ئایا ئەویش لە بوونەوەرە لەناوچۆکانە؟ وتی نا. وتم کەواتە چییە؟ وتی، هەروەک پێم وتیت، شتێکە لە نێوان بوونەوەرە لەناوچووەکان و خواکان. وتم ئەو شتە چییە؟ وتی خۆشەویستی و ئەڤین لە فریشتەکانە. وتم هێزی ئەو چییە؟ وتی، گەیەنەری نێوان خواکان و مرۆڤەکانە. داخوازی واوەتەکانی خەڵکەکان بۆ بارەگای خواکان دەبات و فەرمانی خواکان و بەخشندەییەکان بە خەڵک دەگەیەنێت، ئەو لە نێوان خوا و خەڵکدایە، لە هونەری ئەوە کە جیابوونەوە و پەیوەست بوون بە یەکترەوە ڕوودەدات لە ڕێی عەشقەوەیە کە ئەرکی پێغەمبەر و کاهین و قوربانیەکان بە ئەنجام دەگات لە بەرەوەی خواوەند لەگەڵ خەڵکاندا تێکەڵاوی نیە و لە ڕێی ئەڤینەوەیە کە لە نێوان خواکان و مرۆڤەکان لە ناو خەو یان بە ئاگایی پەیوەندی دروست دەبێت ئەو زانستەی کە لە ڕاستیە تێدەگات ڕۆحانیە. زانستەکانی تر لەسەر کار و پیشە و ئەرکە بازارییەکانن و نرخ و بەهایان کەمە، ڕۆحەکانی نێوان خوا و مرۆڤەکان زۆرن و خۆشەویستی یەکێک لەوانە، پرسیارم کرد باوک و دایک خۆشەویستی چێە؟ وتی، ئەم چیڕۆکە زۆر دەخایەنێت بەڵام بۆت باس دەکەم. ئەوڕۆژەی کە ئافرۆدیت لەدایک بوو خواکان ئاهەنگیان گێڕا، لە نێوان خواکان، خوای چارەسەرکردن کە کوڕی خوای زاناییە، ئامادەبوو. کاتێک ئاهەنگەکە بە کۆتا هات، خوای هەژاری هەروەک خووی هەمیشەیی، دەستی بە سواڵکردن کرد. خوای چارەسەرکردن کە شەرابی ئاسمانی زۆری خواردبووە، لە ناو باخەکە خەوی لێ کەوت. خوای هەژاری کە لە دەستکورتی و بێچارەی خۆی تەواو بێزار ببوو، بڕیاریدا لە خوای چارەسەرکردن، منداڵێکی بێت لە بەرەوە لە پاڵاودا خەوت و گەرایی خۆشەویستی داندرا. خۆشەویستی لەبەر ئەوەی بە شێوەیەکی سروشتی حەزی لە جوانیە و هەروەها لەبەر ئەوەی نوتفەکەی لە ڕۆژی ئافرۆدیت دابەسرا هاودەم و گوێڕایەڵی ئافرۆدیتە و ئەڤین لە باوک و دایکی بە میرات دەبات میراتی ئەو لە دایکی ئەوەیە کە دایمە هەژارە و لە ناسکی و جوانی بێ بەهرەیە و ئەمەش پێچەوانەی ئەو بۆچوونەیە کە زۆر کەس بڕوای پێیەتی. توڕە و ڕەنگ زەردە، نە پێڵاوی لە پێدایە و نە بۆ نووستنیش خانووێکی هەیە. لە سەر زەوی ڕووت و لە ژێر ئاسماندا ڕادەکشێت. هەندێک جار لە کۆڵانان و هەندێک جاریش لە پەنا و پاساری ماڵاندا شەو دەکاتە ڕۆژ. وەک دایکی گیرۆدەی بێ پشت و پەناییە. وەک باوکیشی کە لەویش دەچێت، بەردەوام لە دژی جوانی و باشی هەڵوێست وەردەگرێت. قارەمان و بەهێز و خێرایە و لە ڕاوکردنیشدا زۆر شارەزایە. بەهانەگر و جادووگەرە و ڕاڕایی لە سرووشتی ئەودا ناهەتاییە و نە لەناوچوو. لە ڕۆژێکدا ساتێک لە دەوڵەمەندی و فراوانیدا تل دەدات و ساتێکیش لە هەژاری و دەستکورتی بە سەر لێواری کەوتنەخوار و فەنابووندایە. لە زانستدا نە لە زانایانە و نە لە نەزانان. و لە نێوان ئەم دوانەدایە، بەڵام ڕاستیەکەی ئەوەیە کە هیچ خوایەک ناتوانێت خوازیاری مەعریفە و عەقڵ بێت، لەبەرئەوەی پێویستی بە داواکردنی ئەو شتەی کە هەیەتی نییە، هەروەهاشە مرۆڤێک کە بەڕاستی زانایە، بەڵام نەزانەکانیش خوازیاری عەقڵ و مەعریفە نین و چارەڕەشی نەگبەتی نەزانەکان لەمەدایە. ئەو کەسەی کە نە خسڵەتی باشی هەیە و نە زانست بەوەی کە هەیە ڕازیە وە باشترە لەوە ناناسێت و لەبەرئەوەی پێویستی نیە حەز و داواکاریشی نیە وتم ئەی دیم و تیما کەواتە هاوڕێیانی حیکمەت کامانەن ئەگەر زانا و نەزان هیچ کامیان بەشوێن مەعریفە و زانستەوە نین ئەی کێ بەشوێنیەوەیە وتی وەڵامی ئەم پرسیارە منداڵێکیش دەیزانێت هەڵبەت شوێنکەوتوانی حیکمەت کەسانێکن کە لە نێوان زانایی و نەزانیەوەن، ئەڤین حەزی لە جوانیە، خوازیار بونی زانایی حاڵەتێکە لە نێوان زانایی و نەزانی، خۆشەویستیش لەم حاڵەتەدایە. لەبەرئەوەی باوکی ژیر و زانایە و دەوڵەمەند، دایکیشی نەزان و هەژار. ئەی سوقراتی ئازیز حەقیقەتی خۆشەویستی ئەمەیە. ئەو هەڵەیەی کە تۆ لە پێناسەکەیدا کردبووت لەبەر ئەوە بوو کە تۆ ئەڤینت لەگەڵ ئەو شتەی کە پەیوەست بوو بە ئەڤینەوە بە هەڵە لێک دەدایەوە، هەڵبەت پەیوەست بوونی ئەڤین بە جوانییەوەیە، لەبەر ئەوە تۆ ئەڤینت بە جوان دادەنا. بە دڵنیاییەوە خۆشەویست یا دڵدار جوان و ناسک و نازدارە، بەڵام دەبێت جیاوازی بکرێت لە نێوان ئەڤین و ئەڤیندار. ڕاستی عەشق و ئەڤین بەو جۆرەیە کە بۆم باس کردی قسەکانی کە گەیشتە ئێرە وتم، ئەی بێگانەی شیرین زمان زۆر باشت وت بەڵام با وای دابنێین کە ئەڤین بەو جۆرە بێت کە تۆ باست کرد کەواتە پێم بڵێ سوود و قازانجی بۆ خەڵک چیە وتی، ئەی سوقرات ئەمەشت بۆ باس دەکەم باسی لە دایک بوون و سروشتی ئەڤینم بۆ کردی و تۆش سەلماندت کە ئەڤین دڵ بە جوانی دەدات، بەڵام ئەگەر کەسێک پرسیار بکات ئەنجامەکەی ئەمە چیە؟ واتە دوایین مەبەست لە داوای جوانی کردن کامەیە؟ چی بڵێین؟ وتم مەبەست لە داوا کردنی جوانی ئەوەیە کە جوانیمان هەبێت. وتی وەڵامەکەی تۆ پرسیارێکی تر دروست دەکات ئەویش ئەوەیە، کە وەدەستهێنانی جوانی چ سوودێکی هەیە؟ وتم بۆ ئەم پرسیارە وەڵامێکی ئامادەم پێ نییە. وتی با لە جیاتی وشەی جوانی، وشەی باشی و چاکی دابنێم و هەمان پرسیار دووبارە بکەمەوە، ئەگەر کەسێک کە ئەڤیندارە ئەڤینداری باشەیە، چی لە ئەم خۆشەویستییە دەوێت؟ وتم دەیەوێت ببێت بە خاوەنی باشی. وتی کاتێک کە بوو بە خاوەنی باشی چ سوودێکی لێ وەردەگرێت؟ وتم وەڵامدانەوەی ئەم پرسیارە ئاسانترە. مەبەستی مرۆڤ لە خاوەندارێتی باشی تێگەیشتن لە خۆشی و بەختەوەریە. وتی بەڵێ لە خاوەندارێتی بوونی باشی خەڵک دەگەنە خۆشی. ئیتر پێویست ناکات بپرسم بۆچی خەڵک حەزیان لە خۆشی و چێژە، لەبەرئەوەی وەڵامەکە کۆتایی و بڕاوەیە. وتم ڕاست دەکەیت. وتی ئایا ئەم حەزە لەناو هەموو خەڵکدا هەیە و هەموو کەسێک خوازیاری باشی و چاکیە یان تەنیا هەندێک کەس ئەم داوایەیان هەیە؟ وتم حەز و مەیلی خۆشی و بەختەوەری لە هەموو کەسێکدا هەیە. وتی ئەی سوقرات کەواتە بۆچی هەموو خەڵکەکان ئەڤیندار نین و بەس ژمارەیەکیان ئەڤیندارن ئەمەش لە کاتێکدایە کە تۆ دەڵێیت هەموو خەڵک یەک شتیان دەوێت؟ وتم پێم سەیرە کە بۆ وەهایە؟ وتی شتێکی ئەوتۆ نییە کە سەیر بێت، بەڵام تەنیا ئەمەیە کە ئێمە یەک بەشی ئەڤینمان جیا کردووەتەوە و ناوی ئەڤینی کامڵمان لێ ناوە و بەشەکانی تریش بە ناوەکانی تر بانگ دەکەین. وتم بە نموونەیەک مەبەستەکەت ڕوون بکەرەوە. وتی دەزانی کە خوڵقاندن کارێکی بەربڵاو و دژوارە، ئەو شتەی کە دەبێتە هۆی ئەوەی نەبوون ببێت بە بوون و ڕەنجی بوون وەربگرێت خوڵقاندنە، تایبەتمەندێتی هەموو هونەرەکان ئەفراندنە و هەموو هونەرمەندەکان ئەفرێنەرن، وتم ڕاستە، وتی لەگەڵ ئەوەشدا دەزانی کە بەس شاعیرەکان بە خوڵقێنەر دەزانرێن و ئێمە بە هونەرمەندەکانی تر ناڵێین خوڵقێنەر، لە زمانی یۆنانی شاعیر واتە خوڵقێنەر. بە ناوی تر بانگیان دەکەین. ئێمە تەنیا یەک بەش لە هەموو بەشەکانیمان هەڵبژاردووە و تەنیا بەم جۆرە دەڵێین خوڵقان و ئەوە هونەری شعرە کە هەڵسوکەوتی لەگەڵ کێشی مۆسیقادا هەیە و کەسانێک کە سەرقاڵی ئەم هونەرەن شاعیر واتە خوڵقێنەر ناودەبرێن. ئەڤین بۆ منداڵ یان ئەڤین بۆ نەمری وتم زۆر ڕاستە. هەم دیسان وتی ئەم یاسایە سەبارەت بە خۆشەویستیش پەیڕەو دەکرێت. دەکرێت بڵێین هەر حەزێک بۆ گەیشتن بە باشی و بەختەوەری ئەڤینە، بەڵام ئەو کەسانەی کە لە ڕێگەی ترەوە بەرەو ئەم مەبەستە هەنگاو دەنێن پێیان ناوترێت ئەڤیندار، جا چ لە ڕێی کۆکردنەوەی پارەوە بێت یا وەرزش یا وەدەستهێنانی مەعریفە و کەماڵ، تەنیا بە کەسێک دەڵێین ئەڤیندار کە لە ڕێگەیەکی تایبەتیەوە بڕوات. وتم پێ دەچێت هەر وەها بێت؟ وتی بەڵێ، وە گوێت لێ دەبێت کە دەڵێن ئەڤیندارەکان بە شوێنی نیوەکەی تری خۆیاندا دەگەڕێن، بەڵام من دەڵێم ئەڤیندارەکان نە بە دوای نیوەکەی تری خۆیاندا دەگەڕێن و نە بە دوای هەمووی خۆیاندا، مەگەر ئەوەی کە ئەم هەمووە باش و چاک بێت، دەنا هەموومان دەزانین کە تەنانەت ئەگەر دەست و پێ بۆگەنی کەر دەیبڕنەوە و فڕێی دەدەن. خەڵک بەگشتی ئەو شتەی کە هەیانە بە هۆی ئەوەی کە هی خۆیانە بە باش نازانن تەنیا ژمارەیەکی کەم نەبێت کە پێیان وایە ئەو شتەی کە هی ئەوانە و باشە و ئەوەی کە هی خەڵکی ترە خەراپە هەموو خەڵک خوازیاری چاکەن و شتی تریان ناوێت ڕای تۆ چیە؟ وتم وایە وتی ڕاستەکەی ئەوەیە کە خەڵک حەزیان لە باشە و خوازیاری ئەوەن ببێت بە مڵکی خۆیان وتم بەڵێ. هەروەها وتی، بەڵام دەبێت ئەوەش بڵێم کە مەبەستیان خاوەندارێتی هەمیشەیی و بەردەوامە. وتم بەڵێ وایە. وتی کەواتە دەتوانین بڵێین کە ئەڤین تامەزرۆیی هەبوونی باشییە بۆ هەمیشە. وتم زۆر ڕاستە. ئینجا پرسیاری کرد، ئەگەر ڕاستی ئەڤین ئەمەیە پێم بڵێ بزانم بە چ شێوازێک بە شوێن مەبەستەکەیاندا دەچن؟ ئەو کەسانەی کە لە هاتوچۆ و بێنەوبەرەی ئەڤین دان چی دەکەن و چییان دەوێت؟ وتم ئەی دیموتیما، ئەگەر ڕاستیەکەیم بزانیبا لە بەرامبەر زانست و کەماڵی تۆدا بەم جۆرە دەتاسام، دۆ خۆت بیڵێ، من هاتووم لە تۆوە فێر ببم. وتی زۆر باش فێرت دەکەم، ئەنجام و مەبەستی جۆش و خرۆشی ئەڤین لە دایک بوون لە جوانیدایە. وتم لە مەبەستت تێناگەم، بۆم ڕوون بکەرەوە. وتی مەبەستەکەم ڕوون دەکەمەوە، دەمەوێت بڵێم ڕۆح و جەستەی خەڵک توانای لە دایک بوون و زاینی هەیە، لە تەمەنێکی دیاریکراودا سرووشتی مرۆڤ حەزی لە ئەفراندنە و دەیەوێت جوانی بخوڵقێنێت نەک ناشرینی. جوتبوونی پیاو و ژن بە مەبەستی خوڵقاندنە و ئەمە ئیشێکی خوایی و ئاسمانییە، لەبەرئەوەی سکبوون و منداڵبوون بە نەمریکردنی بوونەوەری ناشرین و جوان هەماهەنگی لە ئیش و کاردا نییە و ناشرینی لەگەڵ هەر شتێکی خوایی ناسازگارە. بەڵام جوانی هەماهەنگ و سازگارە، کەواتە جوانی، چارەنووس یان خوای ئەفراندنە. هێزەکانی ئەفراندن کاتێک دەگەنە جوانی، فراوان دەبن و گەرمی جۆش و خرۆش پەیدا دەکەن و دەخوڵقێنن، بەڵام کاتێک دەگەنە ناشرینی، هەست بە گرژبوون و ساردی و سیسبوونەوە دەکەن، سەرکوت دەکرێن و لە ئەفراندن دەکەون، لەبەرئەوەیە کە کاتێک لە ساتەکانی ئەفراندن نزیک دەبنەوە و زەمینە خۆش دەبێت، لە نزیکبوونەوەی جوانی وەها خۆشی و سەرمەستی و حەز پەیدا دەکات و لە پەیوەندی کردن بە جوانییەوە بە ئاسوودەیی و دڵنیایی دەگات. کەواتە ئەی سوقرات، دەبینی کە بەو جۆرەی تۆ پێت وایە ئەڤین تەنیا ئەڤین بە جوانی نییە. وتم ئەی کەواتە چییە؟ وتی ئەڤین بافراندن و خوڵقاندن لە جوانی. وتم وایە. وتی. بە دڵنیاییەوە بەڵام بپرسم مەبەست لە خوڵقاندن چیە؟ لەبەرئەوەی هەموو گیاندارەکان نا پایەدار و لەناوچوون. خوڵقاندن و منداڵبوون بۆ ئەوان بەردەوامی ژیان و وەدەستهێنانی پایەداری و نەمریە. لەبەرئەوەی بەو شێوەیە بینیمان مەبەستی ئەڤین بەردەوامێتی خاوەندارێتی چاکە و سوود وەرگرتن لە باشیە. ئەنجامەکەی دەبێتە ئەوەی کە مەبەست لە ئەڤین نەمری و مانەوەیە. ئەو کاتانەی کە باسی خۆشەویستیم دەکرد ئەمانەی فێر کردم. لە بیرمە جارێک پێی وتم، ئەی سوقرات، دەزانی هۆی ئەو حەز و خۆشەویستییانەی کە لە ئەڤین سەرچاوە دەگرێت چییە؟ ئایا نابینی کە هەموو گیانداران لە باڵداران و لە پاداران چۆن تووشی خۆشەویستی دەبن و حەز بە بەرهەمهێنان و منداڵبوون لە ئەواندا دروست دەبێت و چ دەرد و ئازارێک دەچێژن؟ خۆشەویستی ئەوان بە حەزی کۆبوونەوە دەست پێ دەکات و پاش ئەوە بۆ خۆشەویستی بۆ منداڵ دەگۆڕێت. بەهێزترین گیانداران ئامادەیە لە پێناو شوێنی لەدایکبوونی خۆی لەگەڵ بەهێزترینیان بەشەڕ بێت و لەم ڕێگەیەدا گیان ببەخشێت لە بەرامبەر ئازار و ئەشکەنجە و برسێتی و هەر ئازارێکی تریش لە پێناو شوێنی لەدایکبوونی خۆی ڕابگرێت و خۆی ڕادەگرێت. ئەگەر باسی مرۆڤەکان بکەین عەقڵیان بەو جۆرەی کە باسمان کرد بڕیار دەدات. ئەی سەبارەت بە ئاژەڵەکان کە لە عەقڵ و هۆش بێبەرین، بەڵام لە هەست و سۆزی باوکایەتی و دایکایەتی بێبەش نین، چی بڵێین؟ ئایا دەتوانی هۆکەی بڵێیت؟ وەڵامم دایەوە نەخێر. وتی گەر لەم خاڵە بێ ئاگا بیت نابێت هیوات هەبێت کە هەرگیز لە هونەری خۆشەویستیدا ببیت بە مامۆستا. وتم ئەی دیموتیمە، لە بەردەمی تۆ من دانم بە نەزانینی خۆم دانا و لەبەرئەوەشە هاتووم بۆ لای تۆ. لەبەرئەوەی دەزانم کە پێویستم بە مامۆستایەک هەیە. هاتووم کە تۆ ئەم نهێنیە و نهێنیەکانی تری خۆشەویستیم فێر بکەیت. وتی پێت سەیر نەبێت ئەگەر چەندەها جار بگەمە ئەو ئەنجامەی کە خۆشەویستی خوازیاری نەمریە، لێرەشدا سروشتی فەنابوو هەوڵ دەدات بۆ خۆی نەمری و بەردەوامی وەدەست بهێنێت و لە گیانداراندا ئەمە تەنیا لە ڕێی منداڵبوون ئەنجام دەدرێت بە لەدایکبوونی بوونەوەرێکی زیندوو لە جیاتی جەستەی پیروپوکاوی خۆی بوونێکی تازە جێدەهێڵێت. با لەوە زیاتر بڕۆین ئەگەر ژیانی کەسێک بهێنینە بەرچاو دەبینین ژیانی ئەو ڕاستێکی یەکانگیر و بەردەوام نییە، بەڵکو زنجیرەی ژمارەی قۆناغە، ئێمە پێمان وایە کە ئەمڕۆ مرۆڤ هەر ئەو کەسەیە کە دوێنێ بوو. بەڵێ خۆشەویستان لێرەدا هاتینە کۆتایی خوێندنەوەی بەشی شەشەم لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە تا بەشێکی تر خواتان لەگەڵ.